پایە بڵندی پاک کە بە دەست نوێنەرانی بەڕێزی خێرخواوەن. قتل الانسان ما اکفره. بە کوشت چێ خراپترین نەفرینی لێ بێ ئادەمی چەند پێ نەزانە. من ای شیء خلقه من نطفة خلقه فقدره. بیر ناکاتەوە بزانێ کە خوا لە چی دروستی کردووە. لە دڵۆپێک ئاو دروستی کردووە و ڕێکی خستووە. ثم السبیل یسره ثم اماته فاقبره. لە پاشان ڕێگای چاک و خراپی بۆ ئاسان کردووە، ئینجا دەیمرێنێ و دەیخاتە گۆڕەوە. ثم اذا شاء انشره. لە پاشان کاتێ کە ویستی زیندووی دەکاتەوە.